چیرۆکی باڵندەی ئاوی و کیسەڵ شەهرزاد وتی ئەی شا ئەجێڕنەوە باڵندەیەکی نێو باڵندەکان لە ئاسماندا بەرزەفڕی کرد ئەم جا بە گوژم داهاتەوە بۆ تاشە بەردێکی نێو ڕووبار باڵندەکە بەسەر بەردەکەوە بوو کە لاشەی مرۆڤێکی هەڵئاوساو لە سەرەو ئاو هێنای و بە بەردەکەوە گیرساندیەوە باڵندەکە پیاهێڵڕانی بۆی دەرکەوت بە ڕم کوژراوە بە شمشێر لێدراوە و ڕمی پیاچەقیوە باڵندە ئاویەکە لە دڵی خۆی داوتی ڕەنگە ئەمە پیاو خرابوو بێ کۆمەڵێکی لێ کۆبووبێتەوە و کوشتبێتیان خۆیان لە ئازاری ڕزگار کردبێ باڵندەی ئاوی هێشتا سەراسیمە بوو کە چەند هەڵۆ و داڵ ئەملاو ئەولایان لێگرت تا بیخۆن زۆر ترسا بەخۆی وت ئیدی لێرە جێگام نابێتەوە لە شقەی باڵیدا کەوتە گەڕان بە دوای شوێنێکدا تێی دانیشتە جێب بێ تا ئەو لاشەیە کۆتا بێ، دڕندە پەیدا بێت و هەڵۆ و داڵەکان ڕائۆنێ. لە نێو ڕووبارێکدا درەختێکی دۆزیەوە، لە سەری نیشتەوە غەمبار بوو. لە دڵی خۆیدا وتی، تەماشا چۆن خەم بە شوێنمەوەیە. ئەو لاشەیەم لە دوورەوە بینی، وتم، دەنگ مەکە، ڕۆزییە و خوا ناردوێتی، بەڵام ئەم داڵ و هەڵۆیانە ئەم خۆشییان لێ کردم بە خەم. جا چۆن خوازیاری بێوەیی بم؟ لەم دنیادا ئەوە نیە وتویانە دنیا ماڵی بێماڵانە ئەو جێلانەی پێ فریوە خۆن کە ماڵ و مناڵ و خزم و هۆزیان هەیە فری و خواردوان خۆیان بادەن بەسەر زەویدا تا ئەسنە ژێر زەوی کەسانێک خۆڵەکەنەوە بەسەریدا کە خۆشەویستی بوون لە هەموو شتێ باشتر بۆ هەرزەکاران هێمنی و لەسەرخۆبوونە لە کاتی خەم و مینەتەکانیدا هەرچەند حەزم بە دووری خزم و دۆستانیش نەبوو وا جێگاو نیشتیمانم گۆڕی لەم بیرکردنەوەی دابوو کە نێرەکی سەڵێک بەمەلە هات و سلاوی لێکردوتی گەورم چی تۆی ئاوارە کردووە باڵندەی ئاوی وەڵامی دایوتی هاتنی دژمنان هیچ خاوەن ئاوەزێک لەگەڵ دژمنی داهڵناکە شاعیران جوانیان وتووە ڕەزا قورسێکت کە لە سەرکۆڵکەی دیارە کە بێ ماڵی بۆ چۆڵکەی کیسەڵ پێی وت گەروا بێت و شتە وەکو ئەمە بێ تۆوتت وا لە بەردەستت دام لێت جێ نابمەوە لە پەزێرای دابم. چونکە وتراوە هیچ نامۆبوونێک بە هێندەی نامۆبوون لە خزم و خۆیشان و نیشتیمان سەخت نییە هەروەها وتراوە دابڕان لە کەسانی چاک هیچ بەڵایەکی ناگاتێ چاکترین تەسەلای ژیران خۆڕاهێنانە لەسەر نامۆبوون ئارام بوون لە بەرامبەر بەڵادا خۆزگە هاوڕێتی منت لا پەسەندە بوو تا منیش ببوومایە خزمەتکار و پاڵپشتت کە باڵندەی ئاوی گوێی لە وتاری کیسەڵەکە بوو پێی وت ڕازەکەی لە دابڕان بە خەم و بە ئازارترم نەبینیوە چونکە دابڕان بۆ خۆی پەندی لێوەرەگیرێت و بیر بەهێزەکە پێویستە ژیران خوو بدەنە هاوڕێکانیان غەمیان بە بادەن ئارام و خۆڕاگربن چونکە ئەم دوانە سیفەتی چاکن بۆ شاندانە بەر گورزەکانی زەمانە ترس و بیم ئەڕەوێنێتەوە. کیسەڵە وتی، بێ ورە مەبە چونکە ژیانت تاڵەکات و کەسێتی دەکوژێ. هەروەها قسەیان بۆ یەکترە کرد تا باڵندەی ئاوی بە کیسەڵی وت، من ئێستاش لە بەڵا و ڕووداوی زەمانە ئەترسم. کە کیسەڵ ئەمەی بیست باوەشی بە ملیا کرد و ناوچاوانی ماچ کرد پێی وت، باڵندەکان بە تۆوە پیرۆزن کە پرس و ڕات پێ ئەکەن خێرت لێ ئەبینن چۆن غەم و پەژارە پێ دەبێرن. هێندە دڵی باڵندەی ئاوی دایەوە تاکو هێور بۆوە دواتر دای لە شەقەی باڵ بەرەو شوێنی لاشەی مرۆڤەکە بینی نە باڵندە گۆشخۆرەکانی لێماوە نە شێرەکان تەنیا چەند ئێسقانێک نەبێ دیسان گەڕایە و لای کیسەڵەکە و پێی وت کە دوژمنەکان لەوێ نەماون وتی ئەزانی حەزەکەم بگەڕێمەوە شوێن و جێ خۆم تاکو و تاسەم لە دۆست و هاوڕیانم بشکێ ژیران ناتوانن دوورە وڵات بژین گەڕانەوە شوێنی خۆیان و شتێک نەما بوو لێ بترسن باڵندەی ئاوی ئەم دوو دێڕی بە گۆرانیە وت ڕەنگە میوانێکە هی ناوەخت بێ بۆ خانەخوێکەی شانس و بەخت بێ ڕۆژێ بێت کێشت بە ئەو چارە بێ کۆسپی سەرڕێت بە ئەو تەخت بێ لە دوورگەکە دامانەوە لە کاتێکدا باڵندە ئاویە خواردەوە بەختەوەر و ئاسوودە بوو قەزا و قەدەر بازێکی برسی لێ پەیدا بوو پەلاماریدا و ورگی دڕی و کوشتی بە ئاگابوون دادی نەدا چونکە ڕۆژی تەواو ببوو هۆی تیاچوونەکەی پشگوێخستنی زیکر و تەلیلە بوو ئەڵێن زیکر کردنی سبحان اللە خوایە هەر خۆت پێمان ئەبەخشیت و هەر خۆیشت لێمان ئەگریتەوە شا شەهرەیار وتی ئەی شەهرەزاد بەم چیرۆکت پند و ئامۆژگاری زۆرت کردم ئەی چیرۆکی دڕندەکانت لا نییە شەهرەزاد وتی بە چاوان شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی ئەوە بزانە پاشا گورگ و ڕێویە کونێکیان کردە کولانە پێکەوە شەوانیان تیا بەسەرە برد ماوەیەک پێکەوەمانەوە جارێکیان ڕێویەکە مۆژگاری گورگەکەی کرد کە نەرمونیان بێت و لە خراپە دوورکەوێتەوە وتی گەر لەسەر ئەم لوت بەرزێ بمێنیتەوە ڕەنگە خوا مرۆڤ بنێرەتە گیانت جا مرۆڤ فریودەر و فێڵباز و خەڵەتێنەرە، باڵندە بە ئاسمانە وڕاوەکە، نەهەنگ لە دەریا دەردێنێ، شاخ ئەبڕێ، لەم شوێنەوە بۆ ئەو شوێن ئەڕوا، ئەویش بە هۆی فێڵ و فریودانەوە ئەژی. پێویستە نیان و بێ ویژدان بی، شەڕەنگێزی واز لێ بێنە، ژیانت خۆش ئەبێ. گورگە ئەم ئامۆژگاری بە دڵ نەبوو، بە توڕەییەوە وتی، چیتە وا قسەی زلەکەی؟ مشتە کۆڵێکی کێشا بە قەپۆزی دا، لە ڕێویە بوورایەوە، کاتێک هۆشی هاتەوە بە پێکەنینەوە داوای لێبووردنی کرد و ئەم شیعرەی بۆ خوێندەوە، گەر ڕاستگۆیم و قسەی ڕووبەڕوو لای تۆ خراپە ئامۆژگاری بوو، وا تۆبەم کرد و تۆش من ببەخشە، تۆ لێبووردە بە و بە ڕەوشت و خوو. گورگەکە لە ڕێویە خۆش بوو، ئیدی ڕێوی ئازار نەدا و پێی وت، لە هەر کارێکدا خۆت هەڵقورتێنی پەرچە کرداری باشە نابینی ڕێوێ وتی بەسەر چاو ئیدی شتێ ناڵێم بەدڵ نەبێ زانان و تویانە هیچ مەڵێ تاکو و ڕوت تێنەکەن و لێت نەپرسن قسەمەکە ئەوەی مەبەستت نییە بیگۆڕە بۆ ئەوەی مەبەستە ئامۆژگاری پیاوخراپان مەکە با خراپیان لێوەرنەگریتەوە ڕێوی بەڕووی گورگەکەدا پێکەنی و لە دڵی خۆی داوتی ئەبێت تەقەلا بدەم ئەم گورگە لەناو برم خۆی لەبەر ئازاردانی گورگە داگرت بەخۆی وت بۆ هەڵبەستنە بێت هەماندووکردن و سەر لێ شێوان وتراوە لە ڕاستی لادان مای زیانە ئەوەی نەزانە هەمیشە پەشیمانە ئەوەیە ترسێ قەت ناخەڵەسێ و ویژدان سیفەتی پیاوی گەورەیە بە ڕەوشت بوون باشترین پاشەکەوتە لام وایە ئەبێت بگونجێم لەگەڵ ئەم ملهوڕەدا ڕۆژێ دێ ملی بشکێ ڕێویەکە وتی خوا لە گوناهبار خۆشەبێ لێبوردەیی تاوانبارانە منیش بەندێکی لاوازم لە بەرامبەر ئامۆژگاری کردنیدا توندوتیژم وەرگرتەوە هەر ناشزانێ فیل بەرگەی مشتە کۆڵەکەی ناگرت سکاڵایش ناکەم چونکە پێی دڵشاد بووم زانایە گوتوێتی لێدانی بەڕەوشتان هەرچەند سەرەتا ناخۆشە بەڵام لە دواجاردا لە هەنگوینی پاڵاوتە شیرینترە گورگە وتی، لە هەڵەکەت خۆش بووم، وەرە لای خۆم، دان بە کۆیلەیەتی خۆتدا بنێ، وا ڕق و تووڕەی منت لە بەرامبەر بەرهەڵستکاریمدا بۆ دەرکەوت. ڕێوی کڕنووشی بۆ برد وتی، تەمەن درێژ بی، ئێستاش دوژمن شکێنیت. ترسی ڕێوی لە گورگە سەرومڕ بوو. ڕۆژێکیان ڕێوی ڕەزێکی بینی کە هەندێ لە دیوارەکەی داڕووخابوو، لە دڵی خۆیدا وتیئەم داڕووخانە شتێکی تیایە. لە پەندی پێشیناندا بیستوومە گەر کەسێک چاڵێکی لە زەویدا بینی و خۆی لێ نەپاراست ئەوە بە خۆی ئەنازێ ئەگەری تووشبوونی دەرد و بەڵای هەیە وا بڵاوە کە خەڵکانێک وێنەی ڕێویان کردووە و چەند بۆڵتریان بۆ داناوە کە ڕێوی بۆ خواردنی چووە کەوتۆتە تەڵەکەوە و تیاچووە وای بینیم ئەم شوێنە داڕووخاوە فێڵێکی وەکوو تەڵە و تەپکەکە بێ، لە پەندی پێشیناندا هاتووە، ترس لە ئازایەتییەوەیە. با بە وریاییەوە سەرنجی ئەم کەلەبەرە بدەم، ڕەنگە فێڵەکەیم بۆ دەرکەوێ. تەماع فریوم نەدات و تووش ببم. لە کەلەبەری دیوارە پەرژینە ورد بۆوە، بەو ناوەدا گەڕا. بۆی دەرکەوت ئەمە چاڵێکە و بۆ ئەو دڕندەیە هەڵکەندراوە، کە بەم ڕەزی مێ و ترێ فێر بووە و زیانی پێ گەیاندووە بۆیە بە خۆی وت ئەوەی ویستت پێی گەیشتیت ئەوەتا زۆر تەنک و لاواز سەری داپۆشراوە ئەمجا وتی سوپاس بۆ خوا کە زوو سڵم لێ کرد خۆزگە گورگی دوژمنم تێی بکەوتایە خۆ ژیانی لێ تاڵ کردووم ئیتر بۆ خۆم بێ خەم ئەمامەوە و ژیانێکی ئاسوودەم بەسەرە برد. سەری بەدەم قاقای پێکەنینەوە بادا و ئەم گۆرانیەی وت خۆزگە دوعام گیرا بواە ئەو گورگەم لەبیرا بواە تاڵاوی زۆر کرد بە قڕگما گیری بیری کەی خوایە لە ئازاری بە دوور بین و ئەم شوێنە بە گۆڕی بواە ئەمجا بە پەلە گەڕایە بۆ لای گورگە و پێی وت خوا ڕێی بەرە و ڕەزی ترێ بۆ ئاسان کردووی بێ ماندوو بوون بەختەوەری کردی ئەو ڕۆزیت عافیت بێ گورگە بە ڕێویەکەی وت بەڵگەت بۆ ئەمە چییە ڕێوی وتی کە گەشتمە سەر ڕەزەمێوەکە گورگ خاوەن ڕەزەکەی خواردووە خۆم چوومە ڕەزە ترێەکەوە هەموو میوەکانم بینی ئای چەند شیرین و خۆش بوو گورگە گومانی نەما و شوێنی کەوت تا گەشتنە کەلەبەری دیواری ڕەزەکە. گورگە تەماعی ڕەزەکە گرتی، ڕێویش وەستا و کەوتە هەناسەبڕکێ. ئەوە بوو کە گەیشتنە کەلەبەرەکە ڕێوی وتی، بچۆ ژوورەوە، نە بە دیوارەکەیدا هەڵەزنێیت نە ئەیڕووخێنیت. خوا خێرێکی گەورەی پێ کردووی. گورگە هەنگاوی بەرەو ناو ڕەزەکە نا، چووە سەر چاڵە سەر بە گەڵا داپۆشراوەکە و کەوتە خوارەوە. کە ڕێویەکە لە خۆشیدا خەریک بوو شاگەشکە ببێ، لە خۆشیدا ئەم گۆرانی وت، فەلەک کە بۆ من نەرمونیان بوو، بۆم لاوایەوە و چاو بە گریان بوو. هەرچیم حەز لێ بوو، هەمووی پێ بەخشیم، تەختی کرتە چیکۆسپی ژیان بوو. بە زیرەکی خۆم ڕزگارم بووە لەم هاوڕێکەرەی بۆ من زیان بوو. ئەمجا سەری بەسەر چاڵەکەدا شۆڕ کردەوە بینی گورگە بۆ خۆی ئەگری پەشیمانی ئەکێشێ ڕێویش لەگەڵیدا دەستی کردە گریان گورگە سەری بڵند کردەوە و پرسی ئەوە بەزەیت بە من دادێتەوە ئەگری ڕێی وتی نەوەڵڵا تەنیا بۆ تەمەنی بابردووت ئەگریم بەداخەوە کە ڕۆژێک زووتر نەکەوتیتەم چاڵەوە گەر پێش یەکتر ناسینمان بکەوتایە ئەم چاڵەوە من زووتر ئاسوودە و بێخەمە بووم بەڵام خوا منی هێشتەوە تاکو چارە نووست بە چاوی خۆم ببینم گورگەوەکو ئەوەی سوعبەتی لەگەڵ بکا پێیوت بڕۆ خراپەکار ئەم هەواڵە بگەێنە بەدایکم بەڵکو فێڵێکم بۆ بدۆزێتەوە و ڕزگارم بکە ڕێوی وتی تەماعبازی تۆی فرێ داوەتە چاڵێک کە بێ بێوەی لێی دەرناچی، ئەرێ بێ عەقڵ، نەتبیستووە وتراوە زەمانە هاوڕێی ئەوانە نییە کە بیر لە دەرەنجامی کارەکانیان ناکەنەوە و هەر تووشە بن؟ گورگە بە ڕێوی وت مام ڕێوی، خۆ تۆ وا خۆت دەرەخست کە منت خۆشەوێ، لە هێز و توانام ئەترسای، هێندە داخ لە دڵ مەبە چاو لە خراپەکانم بپۆشە، پاداشتی بەخشندەکان لای خوایە پێشینان وتویانە چاکەی خۆت بکەی بە ئاویا بدەی ڕۆژێ دێکەوە بە سوودی بگەی لە زەویدا تۆچی دڕواند بێ دوایی بەرهەمی ئەو جۆرە ئەبەی ڕێوتی ئەی جێلترین دڕندەی سەرزەوی خۆ بە زلزانی نەکەت و ملهوڕیەکەی خۆت بیرچۆتەوە نە هاوڕێتیت ئەزانی و نە لەم شیعرەوە فێر بوویت کە توانات هەبوو زۆرداری مەکە بە دڵی بندەست تۆ یاری مەکە تۆ چاو لێگەنەی مەزلوم بە ئاگا نزای لای خوایە بێ عاری مەکە گورگە وتی مام ڕێوی ئەوەی بوو بوو بە شوێنی دا مەچۆ بەخشین لە بەخشندەیان چاوەڕوان نەکرێ ئەوەتا شاعیرێک چەند جوان وتوێتی پەلەی چاکەت بێ زوو بە ئاسانی نەک لێبکەوی و دواتر نەتوانی بەو هەموو زەلیلیەوە لە ڕێوی ئەپارایە و ئەیوت ڕەنگە پێت بکرێ ڕزگارم بکەی ڕێوی وتی هەی نەزان کین لە دڵی غەددار ئەم بەڵایە بۆ تۆ سزایە دایە قاقای پێکەنین و ئەم دوو دێڕە شعرەی وت ناتانی بم خەڵەتێنی باشترە وازم لێبێنی خەوت بەسەر خۆتت هێناوە لەوە ئەخۆی کە ئەیچێنی. گورگ دەستی بە گریان کرد و وتی، هەرگیز بڕوام نییە لەم چاڵەدا بەجێم بهێڵی. ئەم دوو دێڕە شیعرەی بە دەم فرمێسک ڕشتنەوە وت، ئەی ئەو کەسەی بە توانایە، سیفاتی لە ژمارە نایە. هەر کێشەیەکم هەبووبێ پشت و پەنای تۆی تایە. ڕێوی پێی وت، ئەی دوژمنی جێل، ئەوە چۆن ئەپاڕێیتەوە ئاوا خاکی سادەی ڕسوا و ئەڵقە لە گوێ؟ خۆ جاران لووتبەرز و بەخۆناس بووی، ئەتخوڕی و زۆردار بووی، ئای چەند بە ترسەوە هاوڕێیەتیم کردی، ماستاوێکی زۆرم بۆ کردی کە لەبەر چاکیەکەت نەبوو، ئەوە تا ئێستایش لە ترسا لەرزی. ئەمجا ئەم شیعرەی وت. ئەی ئەوەی پەنات هەر فڕ و فێڵە، چاڵی نیەتی خۆتە بیکێڵە، بەری خراپەی خۆتە بچێژە، گورگانی هاوڕێی خۆت جێبهێڵە. گورگەکە وتی، ئەی هێمن و ئارام، بە زمانی ڕکەبەر گفتوگۆ مەکە، بە چاوی ئەوان مەڕوانە، بەوەفا بە بۆ دۆستایەتی، هەستە پەتێک پەیدا بکە و سەرێکی بە درەختێکەوە ببەستە و سەرەکەی تری بۆ چاڵەکە شۆڕ بکەرەوە با پیا هەڵبزنێم بەڵکو خوا بکە ڕزگارم ببێ کاتمە دەرەوە هەموو خواردنی گەنجینەکەمت پێشکەجەکەم ڕێویەکە وتی زۆرت وت لە قسەی بێسوود چاوەڕێی بە ئاوات گەیشتن مەبە بە هیوای ئەوە مەبە بۆت بکەم بیر لە کردەوە خراپەکانی خۆت بکەرەوە هێشتا ماوتە ئەبوو بەردباران بکرێی ئاگادار بە ئەم دنیای بێوەفاایە لەگەڵ کەسدا تا سەرنایە گورگەکەوتی آخر ئەوەی چاک بێ پێویستە دڵی لە کینە پاک بێ گەر لە مردن کەسێ بە تۆ دەربازە تۆش پێی بەخشە ژینێکی تازە یەکێک لە مردن گەر دەربهێنی وەگەوە وایە هەمووان بژێنی مەهێڵە ببەرچاوتەوە بەخۆ خواردنەوە بمرم لە کاتێکدا کە توانی ڕزگارم بکەی چاکە بکە ڕێوتی ڕسوا ئەن زمان درێژی و نیەت گڵاوێت چیرۆکی هەڵۆ و پۆڕەکەم بیرتێنێتەوە گورگەکەوتی ئەوە چۆن بووە؟ هەڵۆیەکم بینی داهاتەوە بۆ پۆڕێ هەر کە گرتی لە دەستی بەربوو خۆی کرد بە کون و کەلەبەرێکی ئەو دەور و بەرەدا هەڵۆکە بۆی گەڕاو نەیدۆزیەوە ئەم جابانگی کرد ئەی نەزان خۆ من لەو دەشتە کە تۆم بینی وتم برسیەتی بەزەیم پێتداتەوە تۆم بۆیە گرت ئەو دانت بدەمێ کەچی تۆ هەڵهاتی خۆت لەو خواردنە بێبەش کرد وەرە خواردنەکەت نۆشی گیان کە کە پۆڕەکەمەی بیست بڕوای پێکرد و هاتە دەرەوە هەڵۆیش پەلاماری دا و نینۆکەکانی لێ گیر کرد، پۆڕەکە وتی، ئەرێ تۆ بە منت وت برسیتە و دانت ئەدەم کەچی درۆت لەگەڵ کردم، خوا گۆشتەکەم لە گەدەتدا بکاتە ژەهرێکی کوشندە. هەر کە هەڵۆکە پۆڕەکەی خوارد، پەڕەکانی وەرین و هێزی لەبەر برا و هەر لەو شوێنەدا مردار بۆوە. ئەم جا ڕێوی وتی، هەر کەسێ چاڵی بۆ خەڵکی هەڵکەن، خۆی تێ ئەکەوێ مەگەر بە دەگمەن، تۆش کاتی خۆی غەدرت لە من کرد. گورگە وتی واز بێنە لەم قسانە لە وتنی ئەم پەندانە کە من ئا بەم حاڵەم چیتە لە حەواڵە و قەواڵم ئێستاش هانام بۆ تۆ هێناوە دەرم بێنە لەم داوە ئا ئەمە دژمنیش پێی بەخەمە دیارە لای تۆش ستەمە دۆست و هاوڕێ و تنگانە کواهی سفرە و سەرخوانە هاوڕێی بەرەحم و ئەرباب چاترە لە برای بەرەباب گەر توانیت لەم چاڵە ڕزگارم بکەی ئەمەندت شتی پێویست ئەدەمێ چوونە ژوورەوەی ڕەز و باخ و شوێنەکت لێ عاسی نەبێ کۆمەڵە فێڵێکیشت فێرەکەم پێی بچیتە سەر درەختە بەردارەکان بەرەکانیان ئافێت بکەی ڕێوی بەدەم پێکەنینەوتی ژیرەکان چەند جوان بە جێلەکانی وەکو تویان وتووە زلی بێ هونەر ڕاستە هاوڕێ ئەبێت دڵسۆز بێ بۆ هاوڕێکەی بەڵام تۆ خائینیت من ڕقم لێتە کەچی بە هاوڕێم دانەی گەرژیر بووی تایە ئەم کێشێت بەسەر نەهات ئەڵێ فڕوفێڵم فێرەکەی تا پێی سوودمەند بم ئەی باشە بۆ فریای ئەم لێ قەومانی خۆت ناکەوی خۆت ڕزگار بکە کە خوا نەکا ڕزگارت بێ سەیرە کە هێندە فێڵبازی خۆت ڕزگار بکە کەس فێر مەکە ئەمەی تۆ ئەیڵێت وەکو ئەو نەخۆشەیە کە بە نەخۆشەکەی بەرامبەری وت کە هەمان نەخۆشی هەبوو وەرە با تیمارت بکەم تاکو چاک بیتەوە نەخۆشەکەی دی پێیوت تەقللا بدە خۆت چاک بکەیتەوە پشتی تێکرد و جێهێشت کەوا بوو ئەی هێڕ سەری خۆت کەس بکە و ئارام بە لەم توش بوونەدا. گورگە بۆی دەرکەوت ڕێوێک هەبێ کەڵکە خۆی لاواندە و وتی، بێ ئاگا بووم لە حاڵ و باڵی خۆم، گەر ئەمجارە خوا ڕزگاری کردم تۆبە ئەکەم. ببڕای ببڕ خۆم بە زل نازانم لە بەرانبەر ئەوانەی لە خۆم بێهێزترن کەوڵی خوری ئەپۆشم. ئەدەمە شاخ بۆ خواپەرستی و هەمیشە ترسم لە سزایە بێ لە ئاژەڵانی تر دوورە پەرێزەبم و هەژاران و سەربازانی خوا تێرەکەم. دواتر دەستی کردە شین و شەپۆڕ رێویەکە بەزەیی پێداهاتەوە و دڵی نەرم بوو ڕاپەڕی و بە چیچکانەوە لەسەر لێواری چاڵەکە دانیشت و کلکی شۆڕکردەوە گورگەیش خۆی بۆ هەڵدا و کلکی گرت بەڵام هەڵنەزنا بۆ سەرکەوتنە سەرەوە بەڵکو و ڕێوی ڕاکێشایە خوارەوە ئەم جا گورگەکە لە چاڵەکەدا پێیوت چۆن توانیت گاڵتەم پێ بکەی تۆ لە ژێر بەزەی و ڕقی مندا نەبوویت ئەوە تۆیش سزای خود وەرەگریت و شاعرێک جوان وتوێتی، فەلەک داینا لەسەر کەسانێ قورسایی سنگی یەخی دا هەر زوو. لاقرتێکاران کەمێ هۆشیار بن هەر دێ لە ئێوەش ببڕێ پشوو. ئەمجا وتی، مردنەکەیشمان پێکەوە خۆشە. تۆ زووتر ئەکوژم تا کوشتنی من نەبینی. ڕێوێک هەر لە دڵی خۆیدا وتی، ئاخ، ئاخ چۆن لەگەڵ ئەم زۆردارەدا تێکەوتم، ئەمە پێویستی بە فڕوفێڵ هەیە، ئاڵتوون و مت و مووری بۆ ڕۆژی خۆ جوانکردنە. پێشینان و توانە هەڵگرتنی ئەم فرمێسکانەم پێویستە بۆ تەنگانم، ئەبێت ئا ئەم زۆردارە فریودەم، چار ناچارە. ئەو شاعیرە جوانی وتووە، هەر بە فێڵ بژی، خۆ ئەم زەمانە ژیان لای شێری ناو بێشەڵانە سەرچاوی فێڵت هەل بسوڕێنە باڕوت تێبکە بەخت و زەمانە هەلی بۆ ڕەخسان بە قۆزەرەوە گەر ناپەنای تۆ هەر پەنکێشانە ئەم جا ڕێویەکە بە گورگەی وت جا ئەو پاداشتمە کە بە پەلە بمکوژی ئەی پاڵەوان دڕندەی ئاژەڵان گەڕ ڕێگەم بدەی و کەمێ سەرنج بدەی لەمەی بۆ دەگێڕمەوە قسە کۆنەکانم تێگەی خۆ گەر زوو بمکوژی هیچت بەدەستەوە نامێنێت و هەردووکمان لەم چاڵە دامرین گورگەکە بە ڕێویەکەی وت ئەی خەڵەتێنەری فێڵباز ئەوە بۆچی داوای سەلامەتی خۆم و خۆت دەکرد و ئەدوت پەلەم لێمەکە مەبەستەکەتم پێ بڵێ ڕێوتی مەبەستم ئەوە بوو کە چاوڕێی پاداش نەبووم چونکە گوێم لەدانان بوو بە تاوانەکانی ڕابردوودا چۆن تۆبەت نەکردووە و کاری چاکت نەکردووە گوێم لێت بوو. پەیمانت دا گەرەم جارە ڕزگار بوویت ئازاری هاوڕێکانت نادەی و خواردنی ترێ و میوەکان لە بیرخۆتە بیتەوە و کەڵبەکانت بەکار ناهێنی نینۆکانت کورتەکەیتەوە قوربانی لە ڕێخواداکەی کەوڵی خوری ئەپۆشی هەرچەند سوور بووم لەسەر تیاچوونت بەڵام بەزەیم پێت داهاتەوە ئیتر گوێم لە تۆبەکردنت بوو کلکم بۆ شۆڕ کردیتەوە ڕزگارت بکەم بەڵام تۆمنت ڕاکێشایە خوارەوە کەوتم کە خەریک بوو پێی بمرم ئێستاش گەر بە قسەم نەکەی هەردووکمان تیاچین دوایش پێویستە تۆبەکەت جێبەجێ بکەیت و منیش هاوڕێتی دەکەم گورگەوتی چیت بە قسە بکەم ڕێوت یەچمە سەرشانت و لەسەر پاشوت بوەستە و دەستەکانت بە دیواری چاڵەکەوە بگرە ئەمجا خۆم هەڵەدەم تاکو بکەومەوە سەر زەوی دواتر شتێکت بۆ شۆڕەکەمەوە و دەرت دێنم گورگەکە وتی بڕوات پێ ناکەم چونکە ژیران و توانە متمانە بەکینە لە دڵان ناکرێ نابێت پێی پشت ئەستور بی لە خۆبایی بوونە متمانەی بدەیتێ هەرکەس ڕەش و سپی لێک جانەکردەوە بەڵاکانی فرابێ شاعیر و توێتی گومان ڕوێکی پیسی ژیانە گەندەترین ڕەوشت هەردەم گومانە چاکەکردن و گومان بە باشە جوانتریەکە ئا ئەم ژیانە یان گومانت نەبوو خاترجەمەبی بە ئاگانەبوویت تووشی خەمەبی ڕووی خۆشت بدە دوژمنت بەڵام تەگەری زۆری لەبەردەمەبی ڕێوی وتی گومانی خراپ لە هەموو بارێکدا چاک نییە نیەتی پاکیش سیفەتی کەسی تەواوە ئێستا ئێمە تێکەوتوین ئەبێت تۆ کارێک بکەی ڕزگار بین کینە و دڵ پیسی وەلاوە بنێ گەر دڵت لە من پاک بوەوە ئەوە دوو گریمان دێتە ئاراوە یان ئەوەتا شتێکت بۆ شۆڕەکەمە و ڕزگارت ئەبێ یان غەدرت لێکەم و جێت دێڵم کە ئەمەیان هەرگیز نابێ چونکە نامەوێ لەم بەڵایی تۆ جارێکی دی بێتەوە ڕێم و سزای غەدرەکەم وەربگرمەوە چەند پەندی پێشینان هەیەڵێت وەفا جوانە. غەدر ناشرین لە گەردانی زەمانە بە ئاگام و با پەلە بکەین لە ڕێگا چارەی ڕزگار بوون و کات بە گفت و گۆ نەبەینە سەر گورگە کەوتی هەرچەندە متمانەت پێناکرێ بەڵام ئەو کات لە دڵی خۆمداوتم بەخوا کە گوێم لە تۆ بکردن و گریانەکەم بوو هەستم کرد کاری تێکردیت و ویستت هەڵەکەت ڕاست بکەیتەوە وا بە قسەتەکەم گەر غەدریشم لێ بکەی خوا لە ناوت بەرێ ڕێوی خستە سەر شان و بە لێواری چاڵەکەدا هەڵزنا ڕێویەکەش قەڵم بازێکی دایە سەرزەوی ئیدی بورایەوە گورگەکە لە ناو چاڵەکەەوە هاواری کرد ئەی هاوڕێگیانی پشتگوێم مەخە و ڕزگارم بکە ڕێویەکە دایە قاقای پێکەنی نوتی فشەکەر گاڵتەکردن و پێڕابواردنت منی خستە بەردەستت کە تۆ بە گورگانەکەتم بیست لە خۆشیدا دەستم کردە هەڵپەڕ و داپەڕ بۆیە کلکم کەوتە بەردەستت ئەوە بوو تۆیش ڕات کێشامە خوارەوە دواتر خوا منی لە دەست تۆ ڕزگار کرد بۆچی یارمەتیت بدەم تۆیەک سەر بە گروپی شەیتانیت ئەی دوێنێ لە خەومدا لە شایی تۆدا هەڵەپەڕیم کە پرسیارم لە شیکردنەوەکەی کرد پێیان وتم تووشی تەنگ و چەڵەمێگە بی بەڵام ڕزگارە بی بۆیەم زانی ڕزگارمە بێ ئەی فشەکەری نەزان. من کە دوژمنتم چۆن ڕزگارت دەکەم زانایان وتویانە بە نەمانی خراپەکارێک کۆمەڵ ئاسوودەتر و زەوی پاکترەبێتەوە گەر بم زانیایە شانم بۆ ئەدرێتە بەر ئازارەکانت بە وەفا بووم و غەدرم لێ نەکردی و ڕزگار مەکردی گورگە کەمەی بیست لە پەشیمانیدا بەری لەپی خۆی گەست دواتر بە زمانی شیرین و قسەی نەرمونیان کەوتە پیاهەڵدانی هەر سوودی نەبوو ئەمجا بە دەنگێکی نیان وتی، ئێوەی ڕێوی تەنیا زمانشیرین و سوعبەتچی نێو ئاژەڵانن، ئەم قسەیەشت سوعبەتە، بەڵام ئێستا کاتی سوعبەت نییە. ڕێوی وتی، نەزان، سوعبەتیش سنووری خۆی هەیە، پێت وانەبێ خوا کە منی لە دەست تۆ ڕزگار کرد، جارێکی دی بکەومەوە بەر دەستت؟ گورگەکە وتی، لێدەوەشێتەوە، بیر لە ڕزگارکردنم بکەیتەوە ئەویش بەهۆی برایەتیە کۆنەکەمانەوە کە ڕزگاریشت کردم پێویستە منیش پاداشتی ئەو چاکەیەت بدەمەوە ڕێوی وتی زانایان و تویانە دۆستایەتی نەزان و داوێن پیس مەکە چونکە پێی ناشیرین ئەبیت و جوان نابی دۆستایەتی درۆزن مەکە چونکە چاکەت کرد ئەی شارێتەوە و خراپەت کرد بڵاوی ئەکاتەوە زانایان وتویانە هەموو شتێ ڕێوشوێنی خۆی هەیە مردن نەبێ هەموو شتێک بەرگیری لەکرێ قەدەر نەبێ بەڵام بۆ پاداشتەکەی بۆت داناوم هەروەکو مارە هەڵاتووەکەم لە مارەوانەکە دێتە بەرچاو کە پیاوێک بینی تۆقیوە پێی وت ئەی مار ئەوە چیتە؟ مارە ترساوەکە وتی لە مارەوان هەڵاتووم بە شوێنمەوەیە گەر ڕزگارم بکەی لە دەستی و منت شاردەوە پاداشتت ئەدەمە و چاک ئەبم بۆت. پیاوەش خستیە گیرفانیەوە. مارەوان بەلایدا ڕەت بوو، ترسی نەما. پیاوەکە وتی، ئەوە ڕزگارم کردیت لەوەی لێ ئەترسای، کوا پاداشتەکەم؟ مارەکە وتی، بۆ پاداشتەکەت ئەتەوێ بە کوێتەوە بدەم؟ ئیدی بە پیاوەکەیەوە دا و ئەویش دەم و دەست مرد. دواتر ڕێویەکە وتی، ئەی نەزان، پاداشتەکەی تۆ؟ ئەم چیرۆکەی بیرخستمەوە. ئەی ئەمەت نەبیستوە کەسێ بە کینەکەی دڵ خۆش کەرە بە بێ دەنگێکەی تۆ مەخۆ تەفرە کاژی جەستەی مار هەر چەند جوان بێ مخابن ناوی ئەو لەشە ژەهرە گورگە کەوتی ئەی زمان پارا و ڕەوان شێو و ڕوو جوان وەلاو مەنێ بیرت نەچێ کە خەڵک چەند لێم ئەترسێ. خۆزانی کە هێرش ئەبەمە سەر پەرژینەکان و دارمێوەکان لە ڕەگ و ڕیشە دەریان دێنم چی داوا بکەیت لێم بۆت جێبەجێکەم خاوەن چی بە کۆیلەی ئەکا تۆیش بە منی بکە ڕێویوتی هەی بێ مێشک و نەزان سرم لە کەرێتی و بێچاو ڕویت سوڕەمێنێ هەر ئەڵەی من کۆیلەی تۆم وا فەرمانم بەسەردادەی خۆنت کڕیوم ئەبینیت چۆن دێنە بەردبارانت ئەشکێنن کەڵ بەودانت ئەمجا چووە سەر یاڵێک کە بەسەر ڕەزە مێوەکەیدا ئەڕوانی، کەوتە هاوار هاوار، تاکوو خاوەن ڕەز و خەڵکی ئاوایی پێیان زانی و بۆی هاتن. کە چاڵی تەپکەکەی گورگەیان بینی کەوتنە بەردبارانی گورگە و ڕێویەکە بۆی دەرچوو، هێندە ڕمیان کرد بە لاشەی گورگەدا تاکوو مرد. دواتر جێیان هێشت. ڕێوی گەڕایەوە سەر تەپکەکە و بینی گورگەکە گیانی لە دەست داوە، لە خۆشیدا سەری بادا، بە گۆرانییەوە ئەم شیعرەی وت. شەقی زەمانە گورگەی خستە چاڵ لەناو چوو گورگەی پیسەی بەدفەساڵ زۆرداریەکەی خۆت هاتەوە ڕێگات ئەو چاڵە قوڵەی بۆ کردی تەماڵ کەوتیتە چاڵێ ئەمەندە قوڵ بوو مەرگی بێگومان ڕزگاری مەحاڵ ئیتر بۆ ڕێوی تەخت بوو بەئاسودەیی لەنێو ڕەزی مێوەکەدا مایەوە تاکو خوا بردیەوە بۆ خۆی و مرد. ئەمە بوو چیرۆکی گورگە. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. بێدەنگ بوو. خۆشەویستان لە ئەڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاوکاتە ڕێز و سلاوی سورە ناتق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرموون هاوڕێمان بن.